بانگەوازی وەحشی وەک چۆن پێغەمبەری خوا عەلەیهی الصڵاتی وەسەلام پەرۆشی هیدایەتی ئەبو تاڵیبی مامی بوو تا بڵێی بەتەنگ ئەم بابەتەوە بوو هەر بەو جۆرەش بەرامبەر هیدایەت دانی وەحشی ئەو وەحشەی کە بکوژی مامی پێغەمبەر و شێری خوا بوو هەمان پەرۆشی دەنواند و جار لە دوای جار سوربوونی خۆی دووپات دەکردەوە ئەمەش دیوی ناوەوەی ئەو ڕووداوەیە کە مێژوو تۆماری کردووە. پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم وەحشی بکوژی مامی بۆ سەر ڕێگەی ڕاست داوەت دەکات بۆ ئەم مەبەستەش نامەیەک دەنوسێت و بە یەکێک بۆی دەنێرێت پێغەمبەری پێشەوا لە نامەکەدا بانکێشتی وەحشی دەکات تا بێت و ئیمان بهێنێت وەحشیش وەڵام نامەیەک دەنوسێ و بەو کەسەدا کە نامەکەی بۆ هێناوە دەینێرێتەوە لە نامەکەدا ئەم ئاەتە پیرۆزەی خوارەوە نووسراوە دەبێت بە زەلیلی و خەجاڵەتی و شەرمەزارییەوە بۆ هەتا هەتایە ژیانی تێدا بەرێتە سەر. وەحشی لە ژێر ئایەتەکەدا نووسینی ئەم چەند دێڕەشی فەرامۆش نەکردبوو، تۆ بۆ ئەوە بانگم دەکەیت کە موسوڵمان ببم، بەڵام من هەموو ئەو گوناهانەم ئەنجام داوە کە لە ئایەتەکەدا باس کراون، لەناو کوفردا ژیاوم و زینام کردووە، سەرباری ئەمانە بیلبلەی چاوت و مامی لە دڵا شیرینیشتم کوشتووە. ئومێد بڕاو مەبن لە ڕەحمی خوا چونکە خوا لە تەواوی گوناهەکان دەبورێت بێ شک ئەو زۆر بەخشندە و بە بەزەییە. ئیدی لە دوای ئەم ئایەتە وەحشی دێت و بەیعەت بە پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم دەدات لەوە بەدوا ئەویش لە ڕێزی هاوەڵە بەڕێزەکان هەژمار دەکرا و بەبێ زیادکردنی دەستەواژەی رضی اللە عنه ناوی دەبرا. بەڵام هەرچۆنێک بێت دواجار ئەو بکوژی حەزرەتی حەمزە بوو، نە خۆی ئەمەی لەبیر دەکرد، نە دەوروبەرەکەشی. لەوانە بوو وەحشی، رەضی اللە عنه، لە دواڕۆژدا لەسەر ئەم تاوانە سزا نەدرایە، چونکە ئەو رۆژەی ئەو کارەی ئەنجام دابوو، هێشتا موسوڵمان نەببوو. بە هاتنە ناو ئیسلامیشەوە خوای گەورە لە سەرجەم گوناهەکانی پێشووی خۆش ببوو. ئەو لەم رووەوە بەختەوەر بوو. بەڵام ئەو کەسەش کە ئەم دەستی چوو بە خوێنیەوە حەزرەتی حەمزە بوو. ئەو حەمزەیەی کە پێشتر مرۆڤێکی ئەفسوناوی بوو زیڕەی بە شێرەکانی بیابانیش کردبوو. لە بەردەم پێغەمبەری خوادا کەوتبووە سەرچۆک و تاجی موسوڵمانی لەسەر نابوو. ئەو لەو ڕووەوە کە لەگەڵ سەروەری هەردوو جیهاندا شیری هەمان دایەنیان خواردبوو بە مەقامی برای شیری پێغەمبەریش شەرەفمەند ببوو. تا ئەو ڕۆژەی نەهاتبووە ئیسلامەوە حاڵی موسوڵمانان سەرگوزشتەیەک بوو لە ترس. بەڵام بە موسوڵمان بوونی حەمزە، هیممەتی موسوڵمانان جۆشی سەند و زایاڵەی بانگەوازیان لە گوێی تەواوی دوورگەی عەڕەبدا زرنگایەوە. دەی وەحشی لە سەردەمی سەرگەردانیدا دەستی چوو بە خوێنی ئەم حەمزەیەوە، لە ئوحوددا ڕمە شمووەکەی چەقاندبووە سینەی ئەو شێرە نەبەردە. ئەو حەمزەیەی کە بە درێژایی ژیانی لە غەیری خوا بەرامبەر هەموو شتێکی تر وتویەتی نا، وەختێ بەسەر ڕمەکەی سەرسینگیدا دەکەوت، لایەکی تری دەهێنایە مەیدان و لەسەر شێوەی لاتە، دەکەوتە سەر زەوی. کاتێکیش پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم جەستەی پارچە پارچە کراوی دەبینی لە پەنای سەریدا دادەنیشێ و بە کوڵ فرمێسکی بۆ دەڕێژێ. ڕاستە شەهیدان نەدەشۆران، بەڵام پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم حەزرەتی حەمزەی شوشت، لە بری ئاویش وەک بڵێی بە شەستەبارانی ئەشکی گەشی شوشتی. ئەو ئەشکانەی کە لە ئاوی کەوسەر بەنرختر بوون. بەڵێ! پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم تا ئەو ڕادەیە بۆ حەزرەتی حەمزە گریا بەڵام وائێستا بکوژی حەمزە دەستی خوێناوی درێژ کردووە و بەیعەتی پێ دەدات جا تەماشای فراوانی ئاسۆی تەبلیغی ئەو سەروەرە بکە ئەوەتا دەست لە ناو ئەو دەستە دەنێ و پیرۆزبایی موسوڵمان بوونی لێ دەکات جا مەگەر هەر خۆی نەبوو کە پێداگیری دەکرد لەسەر موسوڵمان بوونی وەحشی پاش ئەوەی وەحشی موسوڵمان بوو حەزرەت خۆی لە گوێی نزیک کردەوە و ئەم وشانەی بە گوێیدا چرپاند، ئەگەر بکرێ زۆر خۆتم پێ نیشان نەدەی، چونکە بە بینینت حەمزەم بیر دەکەوێتەوە و لەوانەیە نەتوانم وەک پێویست شەفەقەتت بە ڕوودا بنوێنم. ئیتر بەم جۆرە تۆ مەحکومی بەدبەختی دەبیت و منیش بە تەواوی مانا فەرمانیەتی سەرشانم بە جێ ناگەیەنم. حەزرەتی وەحشی بە گیانێکی سەحابیانەوە بۆ تەنیا جارێکیش بێ ئەم خواست و فەرمانەی پێغەمبەری خوا، صلی اللە علیه وسلم، ی نەشکاند. بەردەوام خۆی لە پێغەمبەری خوا بەدوور دەگرت و هەوڵی دەدا نەچێتە بەرچاوی، بەڵام هەموو خولەک و چرکەساتەکانی لە چاوەڕوانی ئەو بانگهێشتەدا بەسەر برد کە لە پێغەمبەری خواوە پێی دەگەیشت و بانگی دەکردە حزووری. لە پشت کۆڵەکەیەکەوە دەوەستا و بێدەنگ تەماشای پێغەمبەری خوای دەکرد و هەوڵی دەدا نیگاکانی بکاتە سۆمای چاوانی. لەبەر خۆیەوە هەر دەیوت، تۆ بڵێی ڕۆژێک بێت و پێم بفەرموێت، ئیتر دەتوانیت خۆتم پێ نیشان بدەیت؟ لە ڕۆژێک لە ڕۆژەکانی ئەم چاوەڕوانیە جەرگ بڕەدا بوو کە هەواڵە دڵتەزێنەکەی پێگەیشت، ئیدی پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم ئاوا بوو لێمان جیا بۆوە. حەزرەتی وەحشی بە جارێک لە جێی خۆی تەزی بوو، چونکە ئەو ئومێدەشی لە دەست دابوو کە هەیبوو بۆ چوونە حزوری. ئیدی حەزرەتی وەحشی ڕۆژەکانی تەمەنی هەر بە گەڕان بە دوای کەفارەتی گوناهەکەیدا بەسەر برد، تا لە کۆتاییدا جەنگی یەمامەشی هاتە پێش. هەر زوو چووە ناو سوپاکەی حەزرەتی خالید و بەرەو مەیدانی جەنگ بەڕێ کەوت. ئەمە ئەو دەرفەتە بوو کە بە هیچ شێوەیەک نەدەبوو لە کیسی بدا. ئەو گەورەترین قارەمانی ئیسلامی شەهید کردبوو، دەستی چووبوو ئەو گوناهە سامناکەوە. هەرچەندە گوناهەکەی بەر لێخۆشبوون کەوتبوو، بەڵام لە تاو کاریگەری ئازارەکەی، ویژدانی هەر وەک دۆزەخ قرچەی دەهات. دەی ئەمەش هەلێکە بۆی ڕەخساوە. هەلی لەناوبردنی دوژمنی هەرە گەورەی ئیسلام. موسەیلەمەی کەززاب. حەزرەتی وەحشی هەمان ئەو ڕمە ژەنگاویەی کە لە سینەی حەمزەی چەقاندبوو، وەک یادگاریەک لای خۆی هەڵیگرتبوو، گرتیە دەست و بەرەو جەنگی یەمامە کەوتە ڕێ. جەنگ دەستی پێکرد و چەندین ڕۆژ درێژەی کێشا. موسەیلەمە و سوپاکەی شەڕی مان و نەمانیان دەکرد. موسەیلەمە لە یەکێک لە ڕۆژە سەختەکانی جەنگدا بە مەبەستی هەڵاتن لە قەڵاکە دێتە دەرەوە. لەم کاتەشدا کە لەلایەن یەکێک لە پاسەوانە مسوڵمانەکانەوە دەبینرێت، ئەویش یەکسەر هاوار دەکاتە حەزرەتی وەحشی و دەڵێت، ئەوەتا، ئەوە دوژمنی خوایە، دەیەوێ هەڵبێت! حەزرەتی وەحشی هەر کە گوێی لەمە بوو، لە جێی خۆی ڕاپەڕی و پڕی کرد بە ڕمە ژەنگاوییەکەیدا، وەک چۆن چەندین ساڵ پێشتر بەو ڕمە، شێری خوا حەزرەتی هەمزەی شەهید کرد وا ئێستا هەمان ئەو ڕمە دەچەقێنێتە سینەی دوژمنی خوا موسەیلەمەی کەزاب و لە خوێنی خۆیدا دەیگەوزێنێت هەر کە کەوتنی موسەیلەمەی لەسەر ئەسپەکەیەوە بینی لە شوێنی خۆیدا چوە سوزدەوە لە نێو فرمێسکەکانیدا وەک بڵێی لەگەڵ ڕوحیانەتی پێغەمبەری خوا دەدوا و دەیوت یا رسول اللە ئایا ئێستا دەتوانم بێمە حزورت؟ ئێمە نازانین پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم چ وەڵامێکی حەزرەتی وەحشی داوەتەوە بەڵام کێ دەزانێ؟ لەوانەیە ڕوحیانەتی پێغەمبەری خوا لە یەمامە ئامادە بووبێت و لە بەرامبەر ئەم ناڵە و نیازە پڕ لە ئینکیسارەی حەزرەتی وەحشیدا دڵی نەرم بووبێت و وەک پیرۆزباییەک بەرامبەر بەو جوامێریەی ئەنجامی داوە حەزرەتی وەحشی لە ئامێز گرتبێت و پێی فەرمووبێ ئیتر دەتوانی بە کامی دڵ وەبەر چاوم کەویت؟ ئێمە هیچ کام لەمانە نازانین چونکە ئەم بابەتە ڕەهەندی خوپێوەگرتووی ئێمە تێپەڕ دەکات. گێڕانەوەی ئەم ڕووداوەش بە مەبەستی پێشکەشکردنی بەرچاو ڕوونییەک بوو سەبارەت بە حەقیقەتی تەبلیغ لای پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم. بەڵێ، دەبینین پێغەمبەری خوا تەنانەت دەبێتە ڕەحمەت بۆ بکوژی ڕۆحێکی مەزنی وەک حەزرەتی حەمزە، کە بەلانی کەمەوە هێندەی باوکی خۆشی دەویست، بە ئەندازەی برای خۆی بەدەمیەوە بوو. ئینجا لە پێناو مسوڵمان بوونیدا چەندین ڕێگە تاقی دەکاتەوە. تا ئەوەی لە کەسایەتیەکی وەکو وەحشی سەحابیەک دێنێتە کایەوە جا ئەگەر بیری تەبلیغ پارچەیەک نەبوایە لە ڕۆحی و لە فیترەتیدا ڕەگی دانەکوتابوایە و لەگەڵ سروشتیدا یەکان گیر نەبوایە چۆن دەکرا پێداگیری بکا لەسەر مسوڵمان بوونی کەسێکی وەک حەزرەتی وەحشی نا لەم پەرۆشی و خەمخۆریەدا حەقیقەتێک پەنهان بوو ئەو حەقیقەتەی کە تەبلیغ سیفەتێکی لێ جیانەبوەوەی پێغەمبەرانە عەلەیهی سەلام. هەر بۆیە نەدەکرا جیاواز لەمە ڕەفتار بکات. نوری نەمر.